ناڵپارێزی کوردستان کتێبخانەی دەنگی سەنتەری چالاکی گەنجان سلەیمانی گەڕەکی بەختیاری خوێندنەوەی سۆما عەبدوڵڵا کاوان حەمە کەریم جێبەجێکردنی دەنگ کاوە حەسەن میوزیک پیانۆ بەرواری سێ پێنجی 2004 پەرتووکی چۆن دەبیت بە باشترین هاوڕێی خۆت نووسینی میتریت نیومان بێرنارد بێرکۆتس وەرگێڕانی لە ئینگلیزییەوە شێرزاد حەسەن. لە بڵاوکراوەکانی دەزگای چاپ و پەخشی سەردەم، سلێمانی دوو هەزار و دوو. پێشەکی، ئەو کاتەی کە ثۆریۆ تێبینیی ئەوەی کرد کە زۆربەی پیاوان لەنێو بێئومێدییەکی کپ و خامۆشدا ئەژین، هەرگیز پێشبینیی ئەوەی نەدەکرد کە ئەو بێئومێدییە دەکرێ پڕ بێ لە هەرا و دەنگەدەنگ. دەکرێ پیاوی ئەم سەردەمە بتلێتەوە و ئازار بچێژێ، بەڵام هەرگیز بە بێدەنگی ناتلێتەوە. ئێمە هەمیشە قسە لەسەر نیگەرانی و دەرد و بێزاری خۆمان ئەکەین. قسە لەسەر گرفت و کێشەکانی خۆمانەکەین لە ڕۆژی ئەم ڕۆکەدا بۆ هەمیشە دەرگاکانی هەڵاتن و خۆ قوتارکردن هەن بۆ هەمیشە پەڕەشوتێکمان دەست ئەکەوێت کە بە سەلامەتی بمانگەێنێتە سەر زەوی هەمیشە گەر بمانەوێت کار و پیشەیەک دەست دەکەوێ بێشمار گەمە و بەزم و خۆشی واهەن کە خۆمانی پێوە سەرگەرم بکەین بۆمان هەیە سواری فڕۆکەیەک بین و لە دەست وەڕسی ڕابکەین بەڵام لە هەمووی گرنگتر ئەوەیە ئەوەی کە زووتر و زۆرتر بێزارمان ئەکات بابەتگەلێکن کە دەکرێ هەمیشە بۆ گفتوگۆ لەسەر کردن کراوە بن. هەڵبەتە ئێمە قسە لەسەر هەموو ئەو شتە خراپانە دەکەین کە لە جیهاندا ڕوودەدەن، سەبارەت بە جەنگ دەدوێین، سەبارەت بە خۆشگوزەرانی، نرخ و بەهاکان، پیسبوونی ژینگە، بەڵام ئێمە هەمدیس توانیومانە بە ئاشکرا و ڕاشکاوانە قسە لەسەر نەنکی و چەوت و چەوێڵی دونیا و ناوەوەی خۆمان بکەین ڕاشکاوانەتر لە جاران قسە لە سەرنوشوستی و نائومێدی و بێزاری و دڵەڕاوکێی خۆمان بکەین سەبارەت بە کێشە و گرفتەکانمان لەمەڕ ژن هێنان و شووکردن و سێکس، سەبارەت بە کەموکورتی و ناتەواوێکانی ژیانمان، لەوانە نییە لە باب و باپیرانمان بەدبەختتر بین، وەلێ ئەوەی کە ئاشکرا و ڕوونە، ئێمە کارەسات و دەردەسەری و خەمەکان بە شێکی سروشتی نازانین و لە بوون و ژیانی خۆماندا بە خۆمانی ڕەوا نابینین کە دووچاری شکستی و نووسدان بین ئەگەر ئێمە ناشاد و پەست بین وا هەست دەکەین دۆڕاوین دەربەدەر و ماڵوێرانین جێ ماوین وەک ئەو کەسەی هەڵقەی زێڕینی بزر کردبێ ئێمە وەک ئەو ئافرەتە دەم بە هاوارانەوەین کە بانگەشە بۆ ئازادی و یەکسانی ئەکەین ئێمەش چ لەسەر ئاستی تاکەکەس و چ لەسەر ئاستی کۆ بە حەقی خۆمانی دەزانین کە داوای ژیانێکی پڕ شکۆ بکەین و ڕەزامەندی و دەست بنێین، جگە لەوەش هەبوونی کار و پیشەیەک مانا بدات بە ژیانمان، ئێمە هەر هەموو لە هەوڵی ئەوەداین خێر و خۆشی بۆ خۆمان وەدەست بێنین، هەمیشەش بڕوامان وایە کە ئێمە لە ژیاندا شایستەی پتر لەوەین کە دەستمان کەوتووە، یاخود ئێمە واین، ئێمە دەتوانین هەر هەموو دەردە دڵ و خەمەکانی خۆمان بخەینە بەر چاوان و بە پەلە و دەست و برد و هەر هەموو هۆکارەکان ڕیز دەکەین، سکاڵا لە کار و پیشەکانمان ئەکەین. لە ماڵ و مێرد یا دەردە دڵەکان بۆ سەردەمی زۆر تاڵی مناڵییە گەیڕینەوە، دیارە زۆر بەشمان هەوڵی ئەوە دەدا کە ئەو کۆسپوتەگەرانە ڕابماڵێ. جار هەیە کار و پیشەکانمان دەگۆڕین، یەکدی تەڵاق دەدەین و وەکو ژن و مێرد جیا دەبینەوە. دەچینە لای پزیشکی دەروونناس. کەچی هەمیشە دەوروبەر لەوە سەرسامن کە ئێمە هەرگیز لە گلەیی و گازندە ناکەوین. ئایا ئێمە بەڕاستی دەتوانین ژیانی خۆمان وا لێ بکەین کە شایستە بێ؟ وای دابنێ کە ئێمە لە ڕۆژگارێکدا ئەژین کە لە قەیرانێکی گەورەی کۆمەڵایەتیدا دەژی، لە دۆخێکدا کە بەهاکان هەر هەمووی لە داڕماندان، کە دەکرێ بوار و هەلی مانەوە و ژیان بۆ مرۆڤ مەزەندەی جیاجیای لەسەر بکرێ. بەڵام لەگەڵ ئەوەشدا سەبارەت بەنەوەی ئێمە و بە بەراورد لەگەڵ نەوەکانی ڕابردوودا هەل و هەڵبژاردنی زۆرترمان لە بەردەمدا هەیە. گەر هێمنتر بدوێین دەکرێ بڵێین ئێمە کەڵکمان لەو هەلانە وەرنەگرتووە بۆ نەمانتوانیوە چۆن دەتوانین؟ ئەو پرسیارانەمان خستە بەردەستی هەردوو دەروونشیکار لەمان هاتن ئەوانیش دکتۆر بێرنارد بێرکۆرتز و میلدرید نیومان، ئەو ژن و مێردەی کە بەیەکەوە بە جیا بە هاوکاری کۆمەڵە کەسێکی تر سەرگەرمی ئەوە بوون کە یارمەتی خەڵکی بدەن بەوەی کە ژیانی خۆیان پڕ و جوانتر بکەن وردبوونەوە و شیکاری قسەکانمان بۆ لەمەودوا لەمەڕ ئەم مەسەلانە ئەبێ بە مەبەستی تێروپڕی یەکانگیری مەسەلەکان وەڵامەکان ڕێک و دامەزراو دەبن هەروەک ئەوەی کە تەنیا دەروونشیکارێک بدوێ. گفتوگۆ خەڵکی وای ڕادەگەێنن کە دایانەوێ ئاسوودە و شادمان بن کەچی لەوە دەچێ ئاسوودەگی و ڕاستەقینە خەونێکی محاڵ بێ هەر یەکێک لە ئێمە زۆر شێلگێرانە دەیەوێ بیگاتێ بەڵام بۆ زۆربەمان لەوە دەچێ قەت پێی نەگەین ئێمە چ هەڵەیەک دەکەین، بۆچی ژمارەیەکی زۆر لە خەڵکی بە شێوەی جۆراوجۆر لە ژیانی خۆیان ناڕازین، ئایا مەسەلە بە تەنها ئەو سەردەم و زەمانەی کە تیایدا دەژین؟ ئاخۆ ئێمە چاوەڕانیمان لە دونیا زۆرە؟ ئێمە شتە هەڵەکانمان، شتە نادروستەکانمان گەرەکە؟ دەی باشە، مەسەلەکانیش بەوش ناشرینانە نین، خەڵکێکی زۆر هەن کە بە ژیانی خۆیان ئاسوودەن، ئەوانە کەسانێکن کە بە دڵ و کۆڵ دەژین، هەر چرکە ساتێکیان لۆ زیندەگێ خۆش دەوێ بەڵام قسەی زۆر لەسەر ناکەن ئەوان پتر سەرگەرمی ژیانن ئەوانە نە شت دەنووسن و نە دەچنە لای دەروونزانی ئەوەش ڕاستە کە هەموو خەڵکی ئەو چێژ و سیحرە لە ژیانی ڕۆژانەی خۆیاندا نابینن زۆرن ئەو کەسانەی کە ئەو هونەرەیان نییە ژیانی خۆیان خۆش و ئاسوودە بکەن تۆ ناوی دەنێی هونەر تۆ لەو بڕوایەدای کە ئەوان شتێکە دەکرێ مرۆڤ فێری ببێ وەکو سەما یان گوزەرگەری بەڵام من دەبێ وا بیر بکەمەوە کە ئایا تۆ ئاسوودەی یاخود خەمگینی تۆ ناتوانیت بڕیارێکی خۆت دڵخۆش بکەیت تۆ دەتوانیت سەرگەرمی دەیەها شت بیت بەڵام من نازانم تۆ چۆن دەتوانیت خۆت ئاسوودە بکەیت بەڵام لە ڕاستیدا تۆ ناتوانیت ئەوە بزانیت تا ئەو کاتەی کە خەڵکی نەبینی ئاخۆ مەبەستیانە ئاسوودە بن ئاخۆ هەوڵی بۆ دەدەن بۆ وەڵامدانەوەی ئەم پرسیارەت بە بارێکدا ئەوە ڕاستە، بەڵام بەو شێوەی کە تۆ باسیەکەی بەشێکە لەو گرفت و کێشانەی ئەو کاتەی ژمارەیەکی زۆر لە خەڵکی بە دوای خۆشنودی و ئاسودەگیدا وێڵن. ئەوان واز دەکەن کە شتێک هەیە دڵخۆشیان ئەکات گەر وەدەستی بهێنن، ئەوان هەمیشە چاوەڕێی ئەوەن کە ئاسودەگی ڕوویان تێبکات، ئەوان وای بۆ ناچن کە ئەوەیان شتێکە ناکرێ و چاوەڕێی بکەن بەڵکو دەبێ خۆیانی تیادا بژین، خەڵکی دووچاری گەلێک گرفت دەبێ تاوەکو خۆیان فێری زمانی فەڕەنسی یا فیزیا یا چوونە ژێر ئاو دەکەن، ئەوان ئارامی ئەوەیان تیایە کە فێری ماشێن لێخوڕین بن، کەچی هەرگیز بایی ئەوەندە خۆسەغڵەت ناکەن کە چۆن چۆنی خۆ لێخوڕن، بەسەر خۆدا زاڵ بن و خۆ بەڕێوە ببەن. باشە ئەمەیان بۆچوونێکی سەیر و مایەی پێکەنینە، تۆمان تێدەگەیەنی کە ئێمە بۆ ئەوەی کۆنتڕۆڵی خۆمان بکەین دەبێ وەک ئەوە وابێ کە بە دوگمەداگرتن کار بکەین، ئایا هونەری خۆبەڕێوبردن و ژیانکردن بەلای تۆ ناکرێ و لەوە ئاسایی و سروشتی بێ؟ بەڵێ لەوانەیە بکرێ، بەڵام بۆ زۆربەمان وا نییە، ئێمە بەو سیحر و نهێنییەوە لەدایک نەبووین کە فێرمان بکات چۆن چۆنی بژین، زۆربەشمان هەرگیز فێری نابین، ناکرێ وا خوێنساردانە و وا میکانیکیانە لەم مەسەلەیە بچینە پێش، بەڵکو دەیان شتەیە کە دەبێ فێری ببین و بیکەین. دەتوانی نموونەمان بدەیتە؟ یەکەمین شت ئەوەیە کە دەبێ هەستی پێ بکەین. ئەگەری ئەوە بۆ خۆمان دابنێین کە ئێمە لە شوێنێکی هەڵەدا بە دوای بەختەوەریدا دگەڕێین. سەرچاوەکەی لە دەروی ئێمەدا نییە، بەڵکو وا لە ناوەی خۆماندایە. زۆربەمان نەمانتوانیوە ئەو هێز و وزە شاراوەیە لە خۆماندا بەدی بکەین. ئێمە لە تواناکانی خۆمان کەمترمان وەگەڕخستووە، هەرواش بەردەوام دەبین مادامەکێ بەدوای کەسێکدا دەگەڕێین کە کلیلی دەروازەکانی ئەو مەملەکەتەمان بداتێ، دەبێ دەرک بەوە بکەین کە ئەو مەملەکەتە وا لەنێو ڕۆحی خۆماندایە، کلیلەکەش وا بە خۆمان. هەر کتومت لەوە ئەچێ کە ئێمە چاوەڕوانی ئەوە بین کە مۆڵەت لە کەسانێک وەربگرین تا دەست بە ژیان بکەین، ژیانێکی پڕ و تێر و تەسەل، بەڵام تاکە کەسێک کە دەبێ ئەو مۆڵەتە بدات هەر خۆمانین. هەرچێشی کە بەسەرمان دێ لە ژیاندا بە تەنها خۆمان لێی بەرپرسیارین. دەبێ ئێمە خۆمان هەست بەوە بکەین کە توانای هەڵبژاردنمان هەیە. ئێمە سەبارەت بەو زەمەنە باشەی هەمانە بەرپرسیارین. لەوە دەچێ هێشتا بیرۆکەیەکی سەیر و سەمەرە بێ. گەر مەسەلەکە پەیوەندی بە ئێمەوە هەبێ، ئەگەر بە تەنها ئەوەمان لەسەر بێ کە پەنجە بە سوچێکی سیحراوی بنێن و ئاسوودەگی و خۆشنوودی داگیرسێنێ، بۆچی هەریەکێ لە ئێمە ئەوە ناکات؟ هیچ کلیل و سویچێکی سیحراوی لە ئارادا نییە، بەڵام هەر هەموو مەسەلەکە وەستاوەتە سەر هەڵوێستی خۆمان. گەر بمانەوێت لە ژیانی خۆمان بەرپرس بین، گەرەکە گۆرانێکی زۆر لە هەڵسوکەوتی خۆماندا بکەین، شێوەی نزیکبوونەوەمان لە شتەکانی دەوروبەرمان بگۆڕین. ئێمە هەموو شتێک دەکەین بۆ ئەوەی خۆ لەو گۆڕانە بەدوور بگرین، لەو پرسیارێتییە خۆ بێبەری بکەین، ئێمە باشترە گەلەیی لە خۆمان بکەین یا ئەوەتا لە هەر شتێک کە وای لێ کردووین غەمگین بین بێ ئەوەی هەنگاو بنێین کە وا لە خۆمان بکەین هەست بکەین باشترین ئێمە هەتا کە باس لە هەست و نەستی خۆمان ئەکەین وەک ئەوە وایە کە ئەو هەست و نەستە میوانی بیانی بن و لە ئەستێرەیەکی دیکەوە هاتبن ئێمە دەڵێین ئەو هەستە داگیری کردم وەک ئەوەی ئێمە کۆمەڵێک بوونەوەری بێدەسەڵات بین و هێزی سەیر و سەحراوی پەناهەن لێمان بخوڕێ کەچی زۆر بە ئاسانی دەتوانین بڵێین من وام هەست بە شتەکان کرد. ئێمە وا قسە ئەکەین کە هەست و نەست شتێک بێ وەکوو ئاووهەوا بگۆڕێ، لە ڕۆژێکی خۆشەوە بگۆڕێ بۆ باووبۆران. وا کە ئێمە هیچ دەسەڵاتێکمان تیا نەبێ، ئەو جۆرە خوێندنەوەیە بۆ هەست و نەست و سۆزی خۆمان شتێکی بەکەڵکە، لەو قولاپ و قەنارەیە دەرمان دەکات و بەرەو دۆخێک دەمانبات کە هەست بە خۆمان بکەین. ئێمە خۆمان بچکۆلە دەکەینەوە تەنها بۆ ئەوەمان کە ئەو هەلە لە کیس خۆمان بدەین کە توانای بڕیار و هەڵبژاردنی شتەکانمان هەبێ. تۆ دەزانی هەر بەڕاستی من بەلامەوە قورسە و بۆچوونێکی وا پەسەند بکەم. مەبەستمە بڵێم کە هەست و نەستەکان سەیر و پەنهانن. دێن و دەڕۆن، زۆربەی کاتیش تێناگەی بۆچی وایە. گەر من توڕە و نیگەران بم لەبەر هۆیەک، من دەتوانم خۆ ڕابگرم و قاپەکان نەشکێنم، یان بتوانم خۆ ڕابگرم و نەدەمە پڕمەی گریان، بەڵام ناتوانم هەروا بە ئاسانی بڵێم پەست و وەڕس نابم، هەتا لەوەش دڵنیا نیم کە من چیم و چیم گەرەکە. سەرەڕای هەموو ئەم شتانەش گەر شتێک ڕووی دابێت ئازارم بدات، کەواتە ئەوسا حەقی خۆمە هەست بەو ئازار و دەردە بکەم. بە دڵنیاییەوە دەبێ هەروا بکەیت. حەقتە لە بەرامبەر هەست و نەستەکانی خۆتدا ڕاستگۆ بیت. دەبێ حساب بۆ ئەو هەستانە بکەی کە ئازارت دەدەن، بە هەمان ئەندازە کە دڵخۆشت دەکەن. هەستکردن بە شتەکان بەو ڕاستگۆییەوە وات لێ ئەکات کە بەڕاستی خۆت بە ئادەمیزادێکی ڕاستەقینە بزانیت، بەڵام زۆربەی هەرە زۆری خەڵکی هەمیشە خۆ بۆ هەست و نەستە ناجۆر و ناخۆشەکان ئامادە دەکەن، بەڵکو هەتا دڵداریان لەگەڵدا دەکەن، بێ ئەوەی بە تەواوی بەوە بکەن کە چی دەکەن، هەر خۆیان دەبنە هۆی هێنانی ئەو خەم و دەردە دڵانە. ئەوان شتی وا ئەکەن کە وایان لێ بکا دەستێکی ناخۆش دایان بگرێ پاشان هەر خۆیان دەڵێن من نەمتوانی یارمەتی خۆم بدەم و بەسەر خۆمدا زاڵ ببم ئەو مەبەستەی کە لە پشت ئەم ڕستەیەوە هەیە ئەوەیە من یارمەتی خۆم نەدا بەڵام ئێمە هەر هەمومان دەتوانین یارمەتی خۆمان بدەین. ئاخۆ بەڕاستی دەتوانین؟ ئەمەیان بیرۆکەیەکە کە دەموروژێنێ و جوانە من دەمەوێ بەو خەیاڵ و بیرۆکەیە بگیرسێمەوە ئەرێ چۆن دەتوانین؟ بە جۆرەها شێوە، یەکەمیان، دەبێت بڕیارێکی بنەڕەتی بدەیت، ئایا دەتەوێت ورەت بەرز بکەیتەوە یان گەرەکتە دایبەزێنی؟ ئایا تۆ لەگەڵ خۆتدا یا دوژمنی خۆتی؟ لەوانەیە ئەمەیان پرسیارێکی سەیر بێ، بەڵام زۆر بە سادەیی ئەتوانیت بڵێین زۆربەی خەڵکی گەورەترین دوژمنی سەرسەختی خۆیانن. ئەگەر بڕیارت داوە یارمەتی خۆت بدەی، دەتوانین بەو کارانە هەڵسیت کە وات لێ یەکەن هەست بکەیت باشیت، خۆیشت لەو شتانە بەدوور بگریت کاستێکی ناجۆر و ناشرینت لە لا بەجێ دێڵن بۆچی تۆ کارێکی وا دەکەی کە دواجار ئازاری ڕۆحی خۆت بدەیت کەچی زۆر بە ئاسانی ئەتوانیت کارێک بکەی کە دڵت خۆش بکات ئەمەیان پرسیارێکی گرنگە کە لە خۆتی بکەی خەڵکی سەبارەت بە پیسبوونی ژینگە نیگەرانن بەڵام ئەو زیانەی کە ئێمە لە خۆمانی دەدەین زۆر لەو زیانە قورسترە کە لەسەر دەستی ئێمەدا ژینگەی پێ بۆگەن دەبێ ئێمە پێویستیمان بە تەلەفیزیۆن و نمایشی گاڵتە ئامێز نییە تاوەکو مێشکی خۆمانی پێ پیس بکەین. ئێمە دەتوانین کاری جوانتر لەسەر خۆمان بکەین، نابێ کەس پێی بوترێ کە خۆ بە کەم بزانێ و خۆ چکۆلە ببینێ، ئەو کاتەی خەڵکی بە دوای هەڵە و کەموکوڕیدا دەگەڕێن زۆر بە ئاسانی دەستیان دەکەوێ یا هەتا دەتوانن بیخوڵقێنن، بەڵام ئەگەر لە ڕاستیدا شتی وا نەبێ بۆچی دروستی دەکەن؟ بۆ زۆربەی خەڵکی دۆزینەوەی ئەو شتانەی کە وایان لێ بکات هەست بە جوانی خۆیان بکەن شتێکە و دەهێنێ لەسەری بوەستین. هەندێک کەس هەر دەڵێ چاوی خۆیان بەستۆتەوە و ناتوانن هیچ ڕووناکییەک لە دەروێی خۆیاندا ببینن. بەڵام زۆریشن ئەو کەسانەی کە جگە لە ڕۆشنبیری و دونیای سپی هیچی دیکە نابینن. ئەوان بە تەواوی لە خۆ ڕازین، وا هەست دەکەن ئەگەر هەوڵ و گوناهێک هەبێ ئەوا هی ئەوان نییە. بەڵام کەسێکی دیکە لە دەرووی خۆیان خاوەنی ئەو هەڵانەن. هەڵبەت، بەڵام هەتا ئەوانەش لە ڕاستیدا بڕوایان بە شتەکانی خۆیان نییە، ئەوانەی زۆر بە دڵ و کوڵ هەوڵ دەدەن ئاوایی خۆ ڕازی بکەن، هەروەها خەڵکی دیکەش بەوەی کە ئەوان چەندە گەورە و مەزنن، هەتا ئەوانەش چاو لە شتێکی خۆیان دادەخەن، ئەوان هەڵەکانی خۆیان نابینن، چونکە ئەوان دەترسێن و هەستیش دەکەن کە خاوەنی هیچ شتێک نین. ئەوان وا هەست دەکەن کەوتوونەتە نێوان دوو بەرداش، نێوان ئەوەی کە تا ئەوپەڕی نموونەیی یان لە هەموو کەسێک خەراپترن کە لەسەر ئەم زەوییە ژیابێ، گرفتەکە لەوەدایە کە زۆر زەحمەتە واز لەم جۆرە ڕوانینە بێنی، واز لەم چاوە بێنی کە ئاوایی خۆتی پێوە دەبینی، چونکە لەسەر ئەوە دامەزراوە کە ناتەوێ وەک هەیت خۆت ببینی، بۆ ئەوەی بگۆڕی، دەبێ بەڕاستی لە خودی خۆت بڕوانیت و هەڵەکانی خۆت ببینی، پێویستە توانات هەبێ، ئەوەش ببینی کە تۆ بە دەستی خۆت گەرەکتە خۆت چکۆلە بکەیتەوە و لە نرخی خۆت دابەزێنیت، دەبێ بڕیار بدەی کە تۆ مەبەستت نییە ئەوە بکەیت، کەواتە دەبێ هەستیتەوە و جارێکی تر ئەو شتانە بکەیت کە شکۆ و شانازی و خۆشیت پێ دەبەخشنەوە و بەوەی کە تۆ شایستەی ژیانیت. وەکو چی؟ وەکو ئەوەی کە تۆ خاوەنی کۆمەڵێ سەرکەوتن و دەستکەوتی، ئەو کاتەی کە تۆ شتێک ئەکەی مەرجە شانازی پێوە بکەی، کە مەکێ لە ناو ئەو شکۆیەدا بژیت، بۆ ئەوەشی ستایشی خۆت بکەی، خۆش و لەزەت لەو ئەزموونە بکەی، بیکەی بە شتێک لە خۆت. ئێمە ڕانەهاتووین ئەوە بکەین، نە بۆ خۆمان و نە بۆ خەڵکی تر. ئەو کاتەی شتەکان بە هەڵەدا دەڕۆن، ئاشکرا سەرنج بۆ لای خۆیان ڕادەکێشن. ئەو کاتەی شتەکان بە پوختی دەچنە پێشەوە، دەبێت چالاکانە لێیان ورد بینەوە و سەرنجیان لێ بدەین. مەسەلەکە پەیوەندی بە خۆمانەوە هەیە، کە بایی چەند دەتوانین هەست بە خۆمان بکەین و حساب بۆ خۆناسینی ئەو زاتە بکەین کە خۆمانین. ئەگەر ئێمە چاوەڕێ بین کە ئەو خۆناسین و دانپێدانانە لە خەڵکی دیکەوە بێ، زۆر بێزار دەبین، ئەو کاتەی کە نایە، ئەو کاتەشی کە دێ، لەوەدایە بێباکانە ڕەتی بکەینەوە. ئێمە هەموومان حەز دەکەین ستایش بکرێین، بەڵام قەت سەرنجت داوە کە چ خێرا خۆشی و ئەو ستایش و پیاڵدانە لەناو دەچێ؟ کاتێک ئێمە خۆمان ستایشی خۆمانەکەین، ئەو خۆشنوودییە دەنێو خودی خۆمان دامێنێتەوە. دیارە ستایش و پێهەڵدان و پێزانین کە لە دەمی خەڵکی دیکەشەوە دەیبیستین شتێکی چاکە، بەڵام بەقەد ئەوە خۆش نییە کە لە خۆمانی ببیستین. ئەوەیان کارەساتی گەلێ لەو کەسە مەزنانەیە کە کاری گەورە بەجێ دەگەیەنن، کە بۆ هەمیشە چاوەڕێی ئەوەن کە خەڵکی دیکە بێ لێبڕانەوە ستایشیان بکەن و پێیان بڵێن کە ئەوان چەندە مەزنن، بەڵام کە دەچنەوە ژوورەکانی خۆیان هەڵدەلەرزن، چونکە ئەوان هەرگیز ئەو ستایش و پێهەڵدانە لە دەمی خۆیانەوە نابیستن. من وای بۆ دەچم کە وەک ئەو کەسانە وابێ کە جارێک دوو سێ یان هەمیشە دەیانەوێت شتێک بۆ خۆیان بسەلمێنن چونکە قەت ئەو بڕوایان بەو شتانە نەبووە یان چەندین جار ئەو شتانە لەسەر یەک دەکڕن و دەکڕنەوە کە هەست دەکەن بەڕاستی نەبۆتە خاوەنی ئەو کەسانەی کە هەرگیز لە هیچ شتێک تێر ناخۆن. بەڵێ، ئەوان هێشتا لە شوێنێکی هەڵەدا بۆ شتەکانە گەڕێن. دەبێ وەک ئەوەی کە دۆن جوان دەیکرد دەنێو هەموو پێخەفەکاندا هەبێ، ئێمە ئەتوانین شێتێتی ئەو دۆخە ببینین ئەو کاتەی سەیری ئەو نموونە زۆر زەقانە ئەکەین کە دەکرێ بڵێین جۆرێک لە زێدەڕۆیی تێدایە، بەڵام ئێمە هەر هەموومان لەوەدا کارامە نین کە بتوانین ستایشی ڕۆحی خۆمان بکەین، بە خۆدا هەڵبڵێین ئەگەر کەسێک بۆ یەک هەفتە ڕێژیم بکات و خۆی لە خواردن و خواردنەوەی زۆر بەدوورگرتبێ، وای لێبێ لە هەشتەمین ڕۆژدا ئەو ڕێژیمە بشکێنێ. ئەو زۆر خۆراکی کە دەیکات هیچ بەراورد ناکرێت لەگەڵ ئەو خۆزەرسەنشکردە کە زۆرەی دەراق بەخۆی دەیکات دی باشە خۆ کەسێک هەفتە توانی پەیڕەوی ڕژێمێکی باش بکات حەقواە ئەو کەسە شانازی بەخۆیەوە بکات و بگەڕێتەوە سەری ئەگەر مەبەستی بێ مەترسێکە لێرەدایە مەسەلەکە ئەوە نییە کە ئەو لە بەردەم خوانێکی پڕ لە خۆراکدا لاواز بووە و بەرگری نەگرتووە و لە هەشتەمین ڕۆژدا شتکاندبێتی. مەترسییەکە لەوەدایە کە ئەو کەسە ئەو وێنە جوانەی خۆی لەلا بشێوێ کە یەک هەفتە کاری لەسەر ڕەسمکردنی کردووە. ئەمەیان شتێکە کەم کەس لە ئێمە تیدەگات. جا هەر بەڕاستی ئێمە ناتوانین وێنەی خۆمان بە جوانی ببینین. ئەو کاتەی ئێمە بۆ بەیانەکەی ڕقمان لە خۆمانە بێتەوە، دەبێ لە خۆمان بپرسین، ئاخۆ کەی بوو؟ کە خۆمان لەبەر چاو کەوت و لەو هەڵسوکەوتە بوو کە شەوی پێشوتر کردمان، یان لەو هەموو پەشیمانی و خۆ سەرزەنشت کردنە بوو کە لە ڕۆژی دواتر هەستمان پێ کرد. بەڵام ئەی ئەگەر تۆ خۆت هەست بکەیت کە شتێکی پیس و بەدو ناشرینیت، چونکە ئەوەشیان لای هەندێک کەس هەستێکی ڕاستەقینەیە، وا نییە؟ تۆ چۆن دەتوانیت بە کەسێک بڵێی کاری ئەوتۆ بکات کە وای لێ بکات لە خۆی ڕازی بێت، لە کاتێکدا ئەو کەسە هەر خۆی بە دوای ناشرین خۆی دەنوێنێ؟ من وای بۆ دەچم گەر کەسێک وتی سەیر کەن، من کەسێکی بەد و ناشرینم خۆم وا دەبینم و پێی ڕازیم تکایە وازم لێ بێنن ئەوسا من ناتوانم هیچ بۆ ئەو کەسە بکەم بەڵام خۆ ئەگەر ئەو کەسە ئەو مەبەستەی نەبێ زۆربەی هەرە زۆری خەڵک بەوە ئاسوودە نابن کە خۆیان بە بەد و ناشرین ببینن بەڵکو هەمیشە لە ناخەوە ململانێی ئەوەیانە کە پێچەوانەی ئەو دۆخە بسەلمێنن ڕاستە کە بەشێک لە ڕۆحی ئێمە قسە لەسەر نزمبوونەوەی گچکەکردنەوەی دەکا، بەڵام بەشێکی دیکە لە خودی خۆمان هەوڵ دەدا کە ئێمە بەرێتەوە سەر ڕەگەزەکانی جوانی. مەسەلەکە ئەوەیە کە ئێمە دەبێ ڕێز و جوانەکانمان بۆ خودی خۆمان هەبێ. کەواتە ئەو کاتی تۆ شتێک ئەکەی کە وات لێ بکا لە ناوەوە هەست بە خراپی خۆت بکەیت، لە خۆت بپرسە، ئاخۆ تۆ خۆت حەزت بەوەیە؟ ئەگەر وا نییە، ئەو شتە مەکە کە ئەو هەستە ناجۆرەت لەلات دەخوڵقێنێ. لە بری ئەوە بەو کارانە هەڵسە کە ئاسوودە و ئارامت دەکەن. لەبەر ئەوەی تۆ نهێنییەکی زۆر دەزانیت چین ئەو شتانەی کە دەکرێ خەڵکی بۆ خۆیان پێڕێی بکەن. لە ڕاستیدا ئەوانە نهێنی نین. خەڵکی لەوە پتر دەزانن کە دانی پیا دەنێن. ئەوان نهێنییەکان لە خودی خۆیان دەشارنەوە. هەندێکیان زۆر سادە و ساکارن. شتی سەرەکی ئەوەیە کە تۆ چاوەڕوانەکانت بەقەد تواناکانی خۆت بێ. دوا و ئاواتەکانت. بۆ نموونە، ئەوە بکەیت کە بۆتە ئەرک بەسەر شانتەوە. ئەگەر کار و ئیشێک چاوەڕێتە کە ڕایپەڕێنیت، کەچی لەو لاوە لە خولای ئەوەدای تەمبەڵی بکەیت و ئەنجامی نەدەیت، لە خۆت بپرسە، گەر فەرامۆشی بکەیت هەست بە چی ئەکەیت؟ ئەگەر هەستت کرد کە بە نەکردنی لە خۆت پەست و تووڕە دەبیت، دەی کەواتە ئەو کاتە قۆڵی لێ هەڵماڵە و دەست بەجێ خۆتی بۆ تەرخان بکە. ڕێکە بە خۆت بدە ئەو لەززەت و تامە بچنیتەوە کە لە ئەنجامدانی کارەکەدا دەگا بە تۆ. خۆشی لەو ئەزموونە ببینە کە وای لە تۆ کرد لە بەردەمی خۆدا بەرپرسیار بیت. ئەوەیان بەڕاستی شاگەشکەت دەکات هەتا کارێکی ناماڵ دەکرێ بەشێکی کەم بێت لە ژیانتا بەڵام ئەو خۆشنوودیەی بە درێژایی ئەو ڕۆژە هەستی پێ دەکەیت ژیان خۆیەتی ڕەنگە هەر خەیاڵکردنەوە لەوە کە لە دوای هەر کارێکی جوان تۆ هەست بە چی دەکەیت بێتە مایەی وەدیهێنانی دەیاها حاڵەت و جوان و سەیر و سەمەرە لەوانەیە هەست بەوە بکەیت کە جگە لەو کارە بچووکەی کردت لەوانەیە پتر هەست بە خۆشی بکەیت گەر لە پاڵ ئەوەدا کارێکی دیکەش ئەنجام بدەیت، بەڵام لە هەمان ڕۆژدا دەکرێ بیر لە نووسینی هۆنراوەیەک بکەیتەوە. ئایا ئەوان وا لە خەڵکی ناکات کە بە شێوەیەکی زۆر دڵڕەقانە خۆ بە جغز و سێنتەر بزانن و بەسەر خۆیاندا داخرێن؟ من دیمەنێکی وام لەبەر چاودایە، ژنێک بە دوو چاوی گەشەوە شێتانە پێشوازی لە مێردەکەی دەکات، ئێوارەیەکی درەنگە مێردەکەشی هەترەشچوانە لە دەوروبەری خۆی دەڕوانێ و گوێی لە زاق و زریق و گریانی مناڵەکانە، پێخەفەکان هەڵنەگیراون و دەشپرسێ ئەی کوانێ نانی شێوان؟ کەچی شنە پارچە کاخەزێک دەخاتە بەردەمی مێردەکەی و پێی دەڵێ، ئاه لەبری ئەو شتانە چ شعرێکم نووسیوە! لە ڕاستیدا بەم نرخەی تۆ دێڵی ژنێکی یەکجار کەم هەن کە بە نووسینی شعر ئاسوودە دەبن. ڕەنگە جارێک لە جاران کەمن ئەو کەسانەی ئاسوودە بن بە دڵڕەقی خۆیان لە بەرانبەر خەڵکی دیکەدا. ئەگەر شتێکی وا ڕووبدات، لەوانەیە ژنە بەو نووسینەی شعرە دڵخۆش ببێ، بەڵام لە هەمانکاتدا هەست بە نیگەرانیش ئەکات، بەڵام گەر هات و حەزی شیعر لەگەڵ خۆی بردی، هەڵبەت باشتر دەبێت، کە بیر لە ڕێگەچارەی دیکە بکاتەوە. ئایا ئەم ناتوانێت ئەم شیعر بنووسێ و هەم بایەخ بە خاو و خێزانیش بدات؟ ئەگەر نەتوانێت، دەبێت لە خۆی بپرسێ، ئاخۆ بایەخی ئەو شیعرە بۆ ئەم تا چ ئاستێکە؟ ئەگەر وا شکایەوە، کە بوون بە شاعیر بۆ ئەو ژنە بایەخی زۆرە و پێویستی پێیەتی، دەبێ بەدوای ئەوەدا بگەڕێ کە خەڵکانێک بدۆزێتەوە کە بۆ کار و پیشەکانی دیکە یارمەتی بدەن، لەوانەیە لەم ڕوەوە مێردەکەی بتوانێت یارمەتی زۆرتری بدات، هەڵبەتە هەندێ هونەرمەند و نووسەر هەن کە وا هەست دەکەن ماڵ و ژن بە کەڵکی ئەوان نایەت، هەر بۆیە هونەرەکەی خۆیان هەڵدەبژێرن و پشت لە ژیانی ژن و مێردایەتی ئەکەن. دەکرێ ئەوەش بۆ خۆت ڕاست بێ. وابزانم یەکێک لە مێردەکانی خاتوو کاثرین ئان پۆرتەر ی ڕۆماننووس هەڵبەت دوای جیابوونەوەی پێی وتبوو، بەڵام تۆ بەر لە من مێردت کردبوو. مەبەستی لە مێردکردنەکە بە ئەدەب. ئێمە لەم حاڵەتەدا ناچارین بەپێی بایەخی شتەکان لە ژیانی خۆمان داڵسوکەوت بکەین و ئەوەی بە پلەی یەکەم هەڵبژێرین کە بۆ ئێمە گەورەترین مانا ئەبەخشێ. دیارە ئەزانین کە ژمارەیەکی زۆر لە ئافرەتانی یەکسانیخواز و لیبراڵ داوای ئەوە ئەکەن کە هەندێک لە کار و ئیش و ئەرکەکانی ناوماڵیان لە کۆڵ ببێتەوە بۆ ئەوەی دایکەکان ناچار نەبن بەوەی کە لە کونجی ماڵەکانیاندا بگیرسێنەوە و بۆگەن بکەن من دژی ئەوە نیم و لەگەڵ ئەوەشدام کە دەکرێ بەشێک لەو ئەرکانەیان لەسەر شان سوک بکرێ و حەقی خۆیانە وەک پیاو لە دەرەوە کار و پیشەی دیکەیان هەبێ بەڵام هەبوونی مناڵ بۆ هەر ژنێک جۆرێکە لە هەڵبژاردن، ئەگەر ژنان حەزیان لە منداڵە با هەیان بێ، خۆ ئەگەر حەزیش ناکەن مناڵیان هەبێ با لەوەشدا هەر ئازاد بن، بەڵام هەر کاتێک بڕیاریان دا بێگومان دەبێ خۆ بۆ کۆمەڵێک کار و ئەرکی تازە ئامادە بکەن. ئەگەر ئەوان حەز ئەکەن ماڵ و مێرد و مناڵ و هەم کار و پیشەیان هەبێ ئەوەیان بڕیارە کە بۆ خودی خۆیان ئەگەڕێتەوە، لەم حاڵەتەدا ئەبێ خۆ بۆ زۆر ڕووبەڕوو بوونەوە ئامادە بکەین، بۆ ئەوەش دەبێ کارامە و لێهاتوو بن، ئەگەر بەتەمای بڕیارێکی وان، دەبێ هەر خۆیان هەوڵی ئەوە بدەن دەنگ کۆبکەنەوە و ببنە هێزێک و داوای کردنەوەی کۆمەڵێ سێنتەری خزمەتگوزاری بکەن کە بتوانن هەندێ ئەرک و کاری ناوماڵی لە کۆڵ ببێتەوە، بەڵام ناشبێ وا هەست بکەن کە قوربانین. بەڵام مرۆڤ چی بکا گەر دەستی بەو هەموو شتانە ڕانەگات کە حەز دەکات بیانکات، ژمارەیەکی زۆر کەم لە ئێمە بووی دەکرێ، لەوەشدا هەر یەکێک لە ئێمە ناچار دەبێ کە لە نێو شتەکاندا چەند شتێک هەڵبژێرێ. چ کاتێک وامان لێ دێ کە لە ناو خۆماندا بخنکێین و زۆر زاتییانە بیر بکەینەوە. چین ئەو شتانەی کە ئەو لە ناو خۆدا خنکانە زیاتر دەکات؟ هەموو ئەو شتانەی وات لێ ئەکات دڵت خۆش بێ و بەرامبەر بە خۆت ئاسوودە بیت، لە خۆ خنکانە ڕزگارت دەکات. ئەوەش تێرکردنی ئەو بەشە نییە لە تۆدا کە حەز لە تەنیایی و دوورە پەرێزی ئەکات، بەڵکو تێرکردنی هەموو بوونی خۆتە، ئەوەش هەموو ئەو هەست و نەست و پەیوەندی و ڕۆحی بەرپرسیارێتیەیە کە تۆ لە بەرامبەر خەڵکی دیکەتا هەتە. خودبەرستی و چوونە ناو زاتی خود ڕازیکردنی چکۆلەترین بەشە لە تۆدا، ئەوەش بۆ ماوەیەکی زۆر کورت. مەسەلەی خۆ بە سێنتەر زانین ئەوەیە گوێ بە خۆت بدەیت و بایەخی زۆر بۆ خودی خۆت دابنێیت. ئەمان خۆپەرستی نییە، ئەگەر تۆ نەتوانیت بایەخ بە خۆت بدەیت، ناشتوانی وەکو پێویست بایەخ بە خەڵکی دیکە بدەیت. لە ئنجیلدا هاتووە دەڵێ، دراوسێکەت وەکو خۆت خۆش بوێ، نەک لە خۆت زیاتر، یان لە بری خۆت. ئەگەر ئێمە نەتوانین خۆمان خۆش بوێ، ئەو خۆشەویستیە لە کوێوە بهێنین کە وا بێت بتوانین خەڵکی دیکەمان خۆش بوێ؟ ئەو کەسانەی خۆیان خۆش ناوێ، مەحاڵە بتوانن خەڵکانی دیکەیان خۆش بوێت. ئەوانەشی کە خۆیان خۆش ناوێت، دەتوانن خەڵکی دیکە بپەرستن، چونکە ئەوە بە تەنها پەرستنە وادەکات خۆمان بچکۆلە ببینین و ئەوەی بەرامبەریشمان مەزن و گەورە، ئەوان ئارەزووی خەڵکی دیکە دەکەن، چونکە ئارەزووکردن لە هەستێکەوە دێ کە پەیوەستە بە ناتەواوێکی ناوەوە، هەستێک لە هەستەکانی ناکامڵی کە مرۆڤ لە ناخی خۆیدا هەستی پێدەکات و هەمیشە داوای پڕکردنەوەی دەکات، بەڵام ئەوانە ناتوانن خەڵکی دیکەیان خۆش بوێ، چونکە خۆشەویستی سووربوون و دڵنیابوون و جەختکردنە لەسەر ژیانکردن، هەستکردنە بە بوونی خۆمان کە لە ناوەوە گەورە دەبێ و نەش و نما دەکات. ئەگەر تۆ خۆت خاوەنی نەبیت، ناتوانیت بە کەسێکی دیکە ببەخشیت. قسەیەک هەیە و دەوترێ یەکەمین شوێن کە خێری پێ دەشێ ماڵەکەی خۆتە. دروست وایە، تۆ دەتوانیت جیاوازی لە نێوان خۆشەویستی و ئەو شتەی کە دەیەوێ لە خۆشەویستی بچێ بیکەیت. زۆر بە ئاشکرا دیارە لە پەیوەندی نێوان دایک و باوک و منداڵەکانیاندا هەستی پێ دەکرێ. دایکان و باوکان هەمیشە ئەوە ڕادەگەیەنن کە هەرچییەکی دەیکەن لە خۆشەویستییەوە دێ، بەڵام زۆر بە ئاسانی دیارە کە وا نەبێت. هەستی پێ دەکەین. ئەو کاتەی دایکێک یان باوکێک لە پێناوی منداڵەکەیدا قوربانیی بە شتێک ئەدات، تۆ هەست بەوە ئەکەیت کە لە شوێنێکدا هەڵەیەک ڕووی داوە. بە تایبەتی کە هەست بە کاردانەوەی مناڵەکە بکەیت، کاردانەوەیەک کە ناجۆر بێ مناڵەکە هەست بە گوناه ئەکات، شوکرانە بژێر نییە، چونکە ئەوەی کە بە مناڵەکە دەگات شتێک نییە بە تەنها لە خۆشەویستییەوە بێت، بەڵکو لە جۆرێک لە نکۆڵیکردنەوە هاتووە، نکۆڵیکردن لە خود، کە بە عەرەبی پێی دەوترێ نکران الذات، کە ئامادە نییە هیچ بەرهەمێک بچێتەوە کە لە پای نکۆڵیکردن لە زاتەوە هاتبێ. هەر شتێک کە لەسەر حسابی سڕینەوەی بەرامبەرەکەت بێ وەرگرتنی ڕاست نییە. بیرمان نەچێ کە نکۆڵی لە خود یەکێکە لە خراپترین حاڵەتەکانی چوونە ناو زات، خنکانە لە ناوخۆدا. بە واتایەکی دیکە سڕینەوەی زات و دیوێکی دیکەی خۆپەرستییە، چونکە دواجار تۆ ئەو بەشە لە خۆتدا گەورە دەکەی و خۆراکی دەخەیتە بەردەم کە هەست دەکەی هیچ بایەخ و نرخێک نییە، ڕۆحێکی بێکەڵک و مردوو لە خۆتدا دەلەوەڕێنی. کەسیش کەڵک لەوە نابینێ. ئەوەش بەو مانایە نایەت کە تۆ بۆ هەندێ جار واز لە کۆمەڵێ شتی خۆت نەهێنی و بۆ خێری ئەوانی دیکە، بەڵام ئەوەیان هەڵبژاردنێکی ئازادە، دەبێ لە ئەنجامی ڕێزێکەوە هاتبێ کە لە خۆتی دەگریت، نەک لەوەی تۆ نکوڵی لە خودی خۆت بکەیت و خۆت بسڕیتەوە. بە واتایەکی دیکە مەسەلەکە ئەوە نییە کە تۆ چ دەکەی، بەڵکوو مەسەلەکە وا دەکەوێتەوە کە بۆ دەیکەیت، تۆ لە هەموو قسەکانتا لەوە دەچێ بێیتەوە سەر بیرۆکەی یا چەمکی هەڵبژاردن، لەوە دەچێ تۆ قسەیەکت لەسەر سەربەستی هەبێ. خەڵکی بۆ هەمیشە لە ژیانی خۆیاندا شتەکان هەڵدەبژێرن، بەڵام نایانەوێ دان بەوە دابنێن تۆ سەربەستی، ئەو کاتەی لە بەردەم هەڵبژاردنەکانی خۆتا، خۆت بەرپرسیار دەزانی. ئەو کاتەی تۆ ئەو شتانە هەڵدەبژێریت کە خۆشت دەوێن و حەزیان لێکەیت، بە واتایەکی تر هەڵبژاردنی ئەو شتانەی کە جێی بایەخی تۆن، ئەوەندە گران نییە وەک مەزەندەی دەکەیت. زۆر گرانە کە بیر لە هەموو کاتانە دەکەمەوە کە تیایاندا هەندێ ڕەفتارم نواندووە و لێیان پەشیمانم، کە وەک ڕۆژی ڕووناک ئاشکرا و ڕوون بوون، کەچی من هەر بەردەوام بووم وازم نەهێناوە، هەتا گەر خواردنی پارچە کێکێکی زیاد بێ، یان هەڵچوون و تووڕەبوونێک لەبەردەم دایکمدا، خەریکم لە تاوانە بقیژێنم، من دەتوانم بیر لە سەدەها کاتی وا بکەمەوە کە من تێیادا ویستوومە ژیر و هۆشمەند و میهرەبان و جوان و تێگەیشتوو و پێگەیشتوو بم، دەیەها شتی ئاواهی جوان، کەچی لە دوائاکامدا هەست دەکەم کە کەسێکی بێ خێر و مناڵ بازاڕم لێ دەرچووە. بەڵام ئەوەی تۆ دەیڵێی هەستی هەموو کەسێکە. ئەی بۆچی بیر لەو کاتانە ناکەیتەوە کە تیایدا جوان و هۆشمەند بوویت؟ بۆچی لە جیاتی بیرکردنەوە لە دۆڕان و شکستەکانت، بیر لە سەرکەوتنەکەت ناکەیتەوە؟ زۆرن ئەو کەسانەی کە بە شێوەیەکی زۆر خراپ بیر لە خۆیان ئەکەنەوە و خۆ لەسەر بارە هەرە خراپەکان دەخەوێنن لەسەر نێوچەوانی خۆیان دەنوسن و دەڵێن من کەسێکی زۆر خراپم کە هەمیشە شتی ناشرین و ناجۆر ئەکەم کە ناتوانم لەوە جوانتر و باشتر بم هەر لە سەرەتاوە لە بری ئەوەی وا لە خۆمانی بگەیەنین کە ئەو شتەی بۆی دەچین و دەمانەوێت جێبەجێی بکەین مەحاڵە وا چاکترە ئەو توانا و وزەیە لەوەدا بەکاربێنین کە بەدوای دۆزینەوەی ئەو ڕێگەچارەیەدا بگەڕێین کە لەوە نزیکمان بخاتەوە ئەو کارە بە ڕێک و پێکی ئەنجام بدەین، دەبێت خۆمان هان بدەین و ورەمان بەرز بکەینەوە. تۆ ناتوانیت هیچ بکەیت گەر بڕوات بەوە نەبێت کە دەتوانیت بیکەیت. بەڵام گەر تۆ سوور بیت لەسەر ئەوەی کە تۆ لەو جۆرە کەسانەی کە ناتوانی بەسەر شاخێکدا هەڵزنێی یا وتارێک لە بەردەمی خەڵکیدا بخوێنیتەوە، هەموو ئەو شتە ئەوە دەگەیەنێت کە تۆ تا هەنووکە هەوڵت نەداوە هیچ کام لەم کارانە بکەیت. هەندێک جار هەتا ئەمڕۆش ڕاست نییە، چونکە ئەگەر خەڵکانێک بیانەوێت خۆیان وا ببینن کە ناتوان شتێک بکەن، لەم حاڵەدا دەتوانن ئەو کاتانەش لە یاد بکەن کە بەڕاستی توانیویانە تیایدا شتی باش ئەنجام بدەن، بەڵام هەتا گەر واشیان نەکردبێ هەموو ئەو شتەی کە لێی دەدوێن ڕەفتارەکانی خۆیان و لە ڕابردوودا کێ دەتوانێت پێشبینی ئەوە بکات کە لە داهاتوودا ئەوان چییان بۆ دەکرێت؟ ئەگەر ئێمە هەر لەسەر ئەوە بەردەوام بین کە تا هەنووکە کردوومانە، ئەوا هەرگیز چاوەڕێ مەبن خەڵکی بگۆڕێن. دیارە دەبێت بڕوا بەوە بهێنین کە خەڵکی بەردەوام لە گۆڕاندایە. ئەوەش هەر خۆی گەورەبوون و پێگەیشتن و نەشونماکردنە. کردنی ئەو کارانەی کە لەمەو بەر قەت نەتکردوون، هەندێ جار بە ئەنجام گەیاندنی کۆمەڵێ شتە کە لە هەموو ژیانتا بیرت لێ نەکردووەتەوە کە لە دەستت دێ بیان بکەیت. لە ڕاستیدا من هەرگیز بە سەر شاخێکدا هەڵ نەزناوم و دڵنیاشم کە لە داهاتوودا ئەوە ناکەم. من مەزەندەی ئەوە ناکەم کە لە هەموو ژیانتا ویستبێتت. هەڵبەتە شتە هەرە قورس و گرانەکان مایەی سەریەشەی زۆرن. گەر بتەوێ بەو کارە قورسانە ڕابگەی، دەبێ شێلگیرانە هەوڵی بۆ بدەیت.